چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کەلیلە و دیمنە. قەلەڕەشەکە وتی، ئێستاش من داوا لە پادشاکەم لە سەر دەستی چەند کەسێکدا فەرمان بدە کە پەڕ بە لەشمەوە نەهێڵن بە دەنووک هەمووی هەڵبکەنن، لە پاشا لە ژێر ئەو دارە فڕێم بەن، ئێوەش بە جارێک بار بکەن بۆ فڵانە شوێن و خۆتان بشارنەوە. هیوام وایە کە ئەرەم بگرن هەتا هەموو شوێن و قەڵا و دەرگا و کار و بەریان بە تەواوی شارەزا بم لە پاشا فێڵیان لێ کەم و دوایی دێمەوە بۆ لاتان ئەو کاتە پەلاماریان ئەدەینێ و تۆڵەی بەر و دوایان لێ ئەکەینەوە پادشا وتی ئەوە بەڕاستە ئەوە قسەیە ئەیکەی؟ وەزیرەکە وتی بەڵێ بەڕاستمە، چونکە ئەم کارە گەورەترینی حەسانەوە و خۆشی بۆ ئێمە تێدایە. پاشای قەلەڕەشەکە فەرمانیدا هەروەکو خۆی وتی بە دەنووک پەڕیان بە هیچ شوێنێکی لەشێوە نەهێشت لە ژێر ئەو دارەدا کە نزیکی مەڵبەندی کونەپەپوو بوو فڕێیاندا. قەلەڕەشەکە لەوێ دایناڵاند. کونەپەپوو پێیان زانی. زۆری پێ نەچوو پادشای کونەپەپوو خۆی هات بۆ لای فەرمانی دا کە قسەی لەگەڵدا بکەن. لێیان پرسی تۆ کێی؟ قەلەڕەشکەکان چییان لێ هات؟ وتی ناوم فڵانە. ئێستا لەبەر ئازاری گیانم هیچ نازانم. لە پاشا وەزیرەکان پادشایان تێگەیاند کە ئەمە وەزیری گەورەی قەلەڕەشە و شوێنی نهێنی و پرسی پادشایە. لە پاشان لێیان پرسی کە لەبەر چی و بەو دەردەیان بردووی؟ وتی، پادشامان لە کۆبوونەوەدا لە بابەت ئێوە پرسیاری لێ کردین کە چارەمان چییە؟ منیش وتم ئەی پاشا! ئێمە هێزمان بەسەر ئەواندا نییە. لە ئێمە خاوەن دەسەڵات ترن، من وا بە چاک ئەزانم کە ساڵانە باجیان بدەینێ و لەگەڵیاندا ڕێک بکەوین، ئەگەر بەوە ڕازی نەبوون وڵاتمان بە جێ بێڵین و وتم دوژمنی بەهێز بە هیچ جۆرێ پیاو لە دەستی ڕزگاری نابێ بە سەرشۆڕکردن نەبێ وەک گیا کە بە هۆی نەرمیەوە لە ڕەشەبای بەهێز ڕزگاری ئەبێ بە هەر لایەکدا هەڵی کرد ئەویش بەو لایەدا خوارە بێتەوە کەم قسانم پێ وتن ڕقیان لە من هەستا وتیان بەڵام ئێمە شەڕمانەوێ دیارە تۆ لەگەڵ ئەوانی و پەلاماریان دام و بەم دەردەیان بردم، پاشا و سەربازەکانیشی ڕۆیشتن، ئیتر نازانم بۆ کوێ چوون. پاشای کونەپە بوو بە یەکێک لە وەزیرەکانی وت، ئەڵێی چی لەم بابەتەوە؟ وتی، ئەی پاشا بە زووترین کات بیکوژە، ئەمە بەرزترین نەتەوەی قەلەڕەشەیە، کوشتنی ئەمە حەسانەوەی ئێمە و زیانی قەلەڕەشکەی تێدایە. زاناکان وتویانە ئەوەی کە هەلی سەرکەوتنی دەستکەوت و لە کیسی خۆیدا مرۆڤێکی ژیر نییە، ئەو کەسەی کە بە شوێن کارێکی گرنگدا بگەڕێ کە بۆی هەڵکەوت و گوێی نەدایە، بزانە کە لە دەستی دەرچووە، لەوانەیە کە جارێکی تر ئەو هەلەی بۆ نەگەڕێتەوە، ئەو کارەی دەست نەکەوێتەوە. ئەو کەسەی کە دوژمنی بە داماوی هاتە بەردەست و لەناوی نەبرد، ئەو کاتە پەشیمان ئەبێتەوە کە جارێکی تر هێزی پێیدا کردەوە و دەسەڵاتی بەسەریا دانەما. پاشا بە وەزیرێکی تری وت، تۆ ئەڵێی چی؟ وەزیرەکە وتی، من وای بە چاکە زانم کە نەیکوژی، چونکە دوژمنی هەژاری بێکەس، بە تایبەتی دراوسێی ترساو مافی ئەوەی هەیە کە ڕێزی لێ بگیرێ و دڵنیا بکرێ. پاشا بە وەزیرێکی تری وت، تۆ بیرت چۆنە؟ وتی من ئەڵێم کە وازی لێ بێنی و چاکەی لەگەڵدا بکەی دوور نیە کە ئامۆژگاریت بکا و سوودمان پێ بگەیەنێ. پیاوی ژیر و دانا دوژمنایەتی ئەخاتە نێوان دوژمنانی خۆیەوە و بە یەکترەوە خەریکیان ئەکا لە بەر ڕزگاربوونی خۆی وەک ڕزگاربوونی ئەو خواپەرستەی کە لە شەیتان و دز ڕزگاری بوو، وەزیرەکە وتی ئەگێڕ نەوە خواپەرستێ مانگایەکی دەست کەوت گوریسێکی خستە ملی و بەرەو ماڵەوە بردی دزێک شوێنی ئەکەوێت کە لێی بدزێ هەر لەو کاتەدا شەیتانی شوێنی ئەکەوێ کە خواپەرستەکە ببات چونکە پیاوێکی ئایینیە لەگەڵ کابرا دابن بە هاوڕێ و بڕیار ئەدەن کە خواپەرستەکە نوست کاری خۆیان بکەن شەو دز و شەیتان ناکۆکیان تێکەوت، شەیتان ئەیوت تۆ پەلە مەکە هەتا من خواپەرستەکە ئەبەم، چونکە ئەگەر تۆ مانگاکە بەری من ئەترسم خواپەرستەکە ئاگای بێتەوە و هاوار بکا و دراوسێکانی کۆ ببنەوە، ئیتر من بۆم نابرێ، دزەکەش ئەیوت نەخێر تۆ ئارام بگرە هەتا مانگاکە ئەبەم ئیتر چی ئەکەی بیکە. لەم مشتومڕەدا بوون دزەکە ڕقی هەستا و هاواری کرد، ئەی خواپەرست! ئاگات لە خۆت بێ ئەمە شەیتانە ئەیەوێ بتبا شەیتانی شاواری کرد ئەمە دزە ئەیەوێ مانگاکەت بەرێ خوا پەرست لەو دەنگە دەنگە ئاگای بۆوە و ئەوانیش ڕایان کرد کە وەزیرەکە قسەکەی تەواو کرد پادشا وتی ڕاستەکەی وەزیری یەکەم کە فەرمانی کوشتنی قەلە ڕەشەکەی دابوو وتی وابزانم قەلە ڕەشەکە تەفرەی دان و قسەکانی لە دڵی گەوجەکانتاندا جێگیر بوو ئەتانەوێ کە کار لە شوێنی خۆیدا نەکەن ڕاوەستە ئەی پاشا ڕاوەستە لەم کارەدا پەلە مەکە پاشا ئاوڕی لە قسەکانی نەدایە و فەرمانی دا کە قەلە ڕەشەکە بەڕێز هەڵبگیرێ بۆ کۆشکەکانی کونەپەپوو و بە چاکە لەگەڵیدا بجووڵێنەوە. لە پاشان ڕۆژێ قەلە ڕەشەکە لە کۆبوونەوەیەکدا بە پاشای کونەپەپووی وت، ئەو وەزیرەش دانیشتبوو کە فەرمانی کوشتنی دابوو، ئەی پاشا، خۆتەزانی کە چیم بەسەر هات بە دەستی قەلە ڕەشەکەوە. من حەسانەوەم نیە هەتا تۆڵەی منیان لێ نەسێنی زاناکان وتویانە ئەوەی لە ڕێی خوادا ئارەزوو بکا خۆی بسوتێنێ لە هەموو کەس لە خوا نزیکترە هەر پاڕانەوەیەک بکا گیرابێ ئەگەر پادشا فەرمان بدا خۆم ئەسوتێنم و لە خوا پاڕێمەوە کە بمکا بە کونە پەپو هەتا دوژمنایەتی و دەسەڵاتم بەهێزتر ئەبێ بەسەر قەلە ڕەشەکەدا ئەو وەزیرەی کە فەرمانی کوشتنی دابو وتی هەی فێڵباز بەم جۆرە لە سەرەوە خۆت بە چاک نیشان ئەدەی بەڵام لە ژێرەوە وەک قاپێک مەی پاکی جوان کە زەهری لە ناودا توا بێتەوە هەموو خراپەیەکت لێ وەشێتەوە ئەزانی ئەگەر لاشەتمان سوتاند ڕەوشت و خود لێت جوێ نابێتەوە و لەگەڵ تا ئەگەڕێن و هەر ئەچیتەوە سەر ڕەگەز و بنچینەی خۆت وەک ئەو مشکەی کە مێردیان بۆ هەڵبژارد لە ناو ڕۆژ و هەور و با و شاخ کەچی هیچیانی نەویست مشک نەبێ کۆمەڵەکە وتیان ئەوە چۆن بووە وتیە گێرنەوە خواپەرستی هەبوو کە پاڕانەوەی گیرابوو ڕۆژێ لە کەناری دەریادا دانیشتبوو و خواپەرستی ئەکرد لە پڕ کۆلارێک بە سەریا تێپەڕی و بەچکە مشکێکی بە قاچەوە بوو کەوتە بەردەمی زۆر بەزەیی پێدا هاتەوە لەوە ترسا کە مناڵەکانی باش پەروەردەی نەکەن لە خوا پاڕایەوە بەچکە مشک بوو بە کچێکی جوان و لەگەڵ خۆیدا بردیەوە بۆ ماڵەوە بە ژنەکەی وت ئەمە کچمە وەکو کوڕەکەم ڕێزی لێ بگرە. کچە گەورە بوو خواپەرست پێی وت کچم ئارەزووی کێ ئەکەی هەتا بدەم بە شوو کچەکە وتی ئارەزووی کەسیک ئەکەم کە لە هەموو شتێک بەهێز تر بێ خواپەرستەکە چوو بۆ لای ڕۆژ و پێی وت ئەی دروست کراوی گەورە کچێکم هەیە حەز لە بەهێز ترینی هەموو شت ئەکا ڕۆژ وتی هەور لە من بەهێز ترە چونکە دام ئەپۆشێ شەوق و گەرمیم بۆ سەر زەوی ناهێڵێ خواپەرستەکە ڕووی کردە هەور هەوریش وتی، با لە من بەهێزترە، چونکە بە هەموو لایەک دامگێڕێ و دەسەڵاتم بەسەریا نییە. خواپەرستەکە هەوری بردە لای با، با وتی، شاخ، لە من بەهێزترە، چونکە ناتوانم بیجوڵێنم. چوو بۆ لای شاخ ئەویش وتی، مشک لە من بەدەسەڵاتترە، کونم ئەکا و ئەمکا بە خانوو. خواپەرستەکە چوو بۆ لای مشک و پێی وت، تۆ ئەم کچە مارە ئەکەی؟ وتی، کونەکەم بچووکە، مشک هەر مشک مارە ئەکات. خواپەرستەکە لەسەر ئارەزووی کچەکە لە خوا پاڕایەوە جارێکی تر بۆوە بە مشک و لەگەڵ مشکەکەدا ڕۆیشت. پاشای کونەپەپوو گوێی نەدایە قسەی وەزیرەکەی و هەر فەرمانی ئەدا کە بە چاکە لەگەڵیدا بجوڵێنەوە. ڕۆژ بە ڕۆژ ژیانی خۆشتر ئەبوو، پەڕ و باڵی بە جارێک دەرهاتەوە، لە هەموو شتێک ئاگادار بوو، لاپڕێکدا بە دزییەوە دەرچوو، هاتەوە بۆ ناو قەلا ڕەشەکان و بە پادشای وت، کونەپەپووەکان لە فڵانە شوێن لە شاخێکدا لە دارستاندان، لەوێدا شوێنێک هەیە ئاگری کردۆتەوە، ئەیخەنە ناو هێلانەکانیانەوە و بە باڵ باوە شێنی ئەکەن، هەر کونە پەپوویەک هاتە دەرێ ئەسووتێ، ئەوانی تریش لە ژوورەوە بە دووکەڵ ئەخنکێن. قەلەڕەشەکان ئەو فەرمانەیان بە جێ هێنا و کونە پەپووەکانیان بە یەک جار لە ناو برد، بە خۆشی و کامەرانی گەڕانەوە بۆ شوێنی خۆیان. لە پاش ماوەیەک پاشای قەلەڕەشەکە بەو وەزیرەی وت، چۆن ئارامت گرت لە هاوڕێیەتی کونە پەپوو کە پیاو چاک ناتوانێ لەگەڵ تاوانباردا هەڵبکا، وەزیرەکە وتی، ڕاستەکەی پادشام، بەڵام گەر مرۆڤی ژیر تووشی کاری سەخت بوو، هەرگیز لە ئارام گرتن زویر نابێ و سەرشۆڕی بۆ لە خۆی کەمتر بەلاوە گرانتر نییە هەتا بە ئەنجامی کاری شاد بێ. پاشا وتی، لە زانینی کونەپەپوو ئاگادارم بکە. وتی زانم تیا نەدیون تەنها ئەو وەزیرەیان نەبێ کە فەرمانی دا بە کوشتنم، گەلێ جار هانیە دان کە بمکوژن بەڵام سوودی نەبوو، زۆر نەتەوەیەکی بێ هۆش بوون، ئەیانزانی کە من وەزیری قەلەڕەشکەم، خاوەنی زانین و هونەرم، کەچی لە فێڵم نەئەترسان و نهێنی خۆیان لێ نەئەشاردمەوە. زاناکان وتویانە لەسەر پادشا پێویستە کە خۆی بپارێزێ لە دوژمن و دووزمان و نەیەڵێ هەرگیز شوێنی نهێنی ئەو بزانن. پاشا وتی وادیارە زۆرداری و پادشای نەزان و پەسەندکردنی قسەی وەزیری خراپ کونە پەپووی لەناو برد. وەزیر وتی ڕازەکەی ئی پادشا، وابزانە کەم هەیە کە خاوەن سامان بێ و قسەی لە گوێ نەگیرێ و زۆرخۆر نزیکە لە نەخۆشی، هەروەها قسەی وەزیرانی خراپ پادشا ئەخاتە گیروگرفتەوە. پێشینان و توانا پیاوی لە خۆبایی ستایش ناکرێ، فێڵباز بە خاوەنی هاوڕێ نابێ، بەدکار گەورە نابێ، ڕەزیل تووشی چاکە نابێ و ئەوەی کە سوورە لەسەر گوناه، گوناهی کەم نابێ و پادشای فێڵبازی کەمتەرخەم لە کاروباردا و خاوەنی وەزیری خراپ دەوڵەتی پێ ڕاناگیرێ. پاشا وتی بەڕاستی بارێکی قورست خستە سەر شانت بەوەی کە کردت بە کونە پەپوو و ئازارێکی زۆرت هەڵگرت کە بەو جۆرە خۆت بە کەساس و دەما و نیشانەدان وەزیرەکە وتی ئەو کەسەی باری قورس هەڵبگرێ بە هیوای ئامانج نابێ بیر لە پیاوەتی و گەورەیی بکاتەوە هەتا بە ئامانجەگا ئەو کاتە بە زانا و هونەرمەند ناوەبرێ وەک ئەو ڕەشمارە گەورەیی کە ئارامی گرت لە ژێر سواربووی پادشای بۆق بە سەرپشتیەوە ئیتر بەوە ژیانێکی خۆشی بۆ خۆی دامەزراند. پادشای قەلەڕەشەکە وتی، ئەوە چۆن بووە؟ وەزیرەکە وتی، ئەگەر نەوە ڕەشمارێکی گەورە پیر ئەبێ و چاوی کز ئەبێ و هێزی پەلاماردانی نامێنێ. ڕۆژێ لە کانییەکدا خۆی فڕێ ئەدا وەک نموونەی هەژاری و کەساسی. بۆقێ پێڵێ، ئەوە بۆچی خەفەت ئەخۆی ئەی مار؟ مارەکە وتی، خەفەت بۆ من باشە، کە لەوەوپێش ژیانم لەسەر خواردنی بۆق بوو، ئێستا کارەساتێکم بەسەردا هاتووە کە ناتوانم زیان بە هیچ بۆقێک بگەیەنم. بۆقەکە خێرا چوو بۆ لای پادشاکەیان و مژدەی دایە بەوەی کە لە مارەکەی بیستووە. پاشای بۆق هات بۆ لای مار و پێی وت، چیت لێ قەوماوە؟ مارەکە وتی بە دوای بۆقێکدا ڕام کرد خۆی کرد بە ماڵی خوا پەرستێکدا منیش نەمزانی قەپم کرد بە پەنجەی کوڕەکەیدا و پێوەم دا و مرد ئیتر ڕام کردە دەرەوە خوا پەرستەکە وتی یاخوا ببی بە وڵاخی پادشای بۆق و تامی خواردنت بۆ نەکرێ جگە لەوەی کە ئەو بەشت ئەدا ئێستا منیش هاتووم کە سواری پشتم ببی و هیچ بەلامەوە گران نییە پادشای بۆق حەزی کرد کە سواری پشتی ئەو ڕەشمارە ببێ و ئەوەی بە شانازی هاتە پێش چاو زۆری پێ خۆش بوو، لە پاشان مارەکە وتی، ئەی پاشا، خۆتەزانی کە من خواردنم لێ قەدەغە کراوە، هەرچی تۆ نەمدەیتێ بۆم ناخورێ، خواردنێکم بۆ دابنێ کە پێی بژیم. پاشای بۆق وتی، بە سەری خۆم هەتا تۆ وڵاخی من بی، ئەبێ مووچەت ببێ. فەرمانی دا کە هەموو ڕۆژێ دوو بۆقی گەورەی بۆ ببەن کە بیخوات. ئیتر بەو جۆرە مارەکە ژیا و ئەو سەرشۆڕەی بۆ دوژمنی کەمدەست زیانی پێ نەگەیاند، بەڵام سوودی وەرگرت و لە دەستی مردن ڕزگاری بوو، هەروەها ئارام گرتنی منیش بۆ ئەم سوودە گەورەیە بوو کە دەستمان کەوت. بزانە، ئەی پادشا، سەرکەوتن بەهۆی نەرمی و ئارام و لەسەرخۆییەوە خێراتر و بەهێزترە لە سەرکەونی توندی و هەڵەشەیی و لەخۆبایی بوون. ئاگر بە گەرمی و توندی تەنها بەشی سەرووی دار لە زەویدا ئەسووتێنێ، بەڵام ئاو بە ساردی و بە نەرمی ئەچێتە ناخی زەویەکەوە و بە ڕەگ و ڕیشەیدا چێتە خوارەوە. زاناکان وتویانە چوار شت هەیە هەرگیز بە کەم دانانرێن، هەر چەندە کە کەم بن، ئاگر، دوژمن، نەخۆشی، قەرزاری. قەلەڕەشکەی وەزیر وتی، ئەمانەش بە هۆی گەورەی و کامەرانی و زانایی پادشای گەورەوە بوو، پێشینان وتویانە ئەگەر دوو کەس بۆ کارێک گەڕان، ئەوەی زووتر دەستی کەوت پیاوەتی لەویتر بەرزترە، وە گەر لە پیاوەتیدا وەکیەک بن، بە ئارامترە و ئەگەر لەوەشدا ولگێک بوون لەو خاوەن بەخت و بەختیارترە، زاناکان وتویانە، ئەوەی کە شەڕ لەگەڵ پادشایەکی بە دەسەڵات و ژیردا بکات خۆی لەناو ئەبا، بە تایبەتی ئەگەر وریا و زانا بێ و شوێنی توندی و نەرمی و لێبوردن و پەلە بزانێ و سەیری ئەمڕۆ و سبەینێ و ئەنجامی کار بکا، وەک تۆ ئەی پادشا. پاشا وتی نا، ئەمانە هەمووی بەهۆی زانایی تۆوە بوو، چونکە بیری یەک کەسی ژیری زانا چاکترە لە گەلێک سەربازی ئازای نەبەرد بۆ لەناوبردنی دوژمن. ئەمە شتێکی سەیرە کە تۆ ئەو ماوە زۆرە لەناو کنەپەپوو مایتەوە و قسەیەکت هەڵە نەکرد کە زیانمان پێ بگەیەنێ. وەزیرەکە وتی، من هەر لەسەر ڕەوشتی بەرزی تۆم و لەسەر قسەی ئێوە کارەکەم ئەی پادشا. لە گەڵ دوور و نزیکدا بە نەرمی و دڵسۆزی و خۆشەویستی و ئارام ئەبم بە هاوڕێ. پاشا وتی تۆ زۆر بە کاری، بەڵام وەزیرەکانی ترم هەر قسەیان هەبوو کە ئەنجامی چاک نییە. ئێمە لەوە پێش خەو و خۆراکمان نەبوو، لە ترسی کونەپەپوو خوا بە هۆی تۆ ڕزگاری کردین، زانەکان و تویانە نەخۆش حەسانەوەی نیە هەتا چاگە بێتەوە و مرۆڤی چڵێس هەتا کاری بۆ جێبەجێ کرێ ئەو کەسەش حەسانەوەی نیە کە دوژمن زۆری بۆ هێناوە و بەیانی و ئێوارە لێی ئەترسێ هەتا ڕزگاری ئەبێ ئەوەی کە باری قورس لە سەر پشتی لابا حەسێتەوە ئەوەی کە لە دوژمنی دڵنیایە حەساوەتەوە وەزیرەکە وتی لە خوا داواکەم کە دوژمنی لە ناو بردی ئیتر بە خۆشی و کامەرانی بژیت و گەل بە چاوێکی ڕۆشن و گەورەوە سەیری تەختت بکەن ئەگەر پاشا بەو جۆرە سەیر نەکرێ وەک ئەو مەمکە وایە کە بە ملی بزندا شۆڕ بۆتەوە کاژۆڵەکەی ئی مژە بە هیوای شیر بەڵام سوودی نییە. پاشای قەلەڕەشەکە وتی ئاگادارم کە لە ڕەوشتی کونە پەپوو پادشایان. وەزیرەکە وتی. پاشاکەیان لە خۆبایی و تووڕە و هیچ لەبارا نەبوو بەدکار بوو. هەموو وەزیرەکانی وەک خۆی وابوون، تەنها ئەو وەزیرەیان نەبێ کە فەرمانی پێ ئەدان بە کوشتنم. فەیلەسوفێکی گەورە و زانایەکی بەرز و تێگەیشتوو بوو، لە دەروونی بەرز و قسەی ڕاست و بیری چاکیدا وێنەی نەبوو، پادشا وتی، کام ڕەوشت نیشانەی بەرزی و تێگەیشتنی بوو؟ وەزیرەکە وتی، دوو ڕەوشتی، یەکەم ئەو بوو کە لە فەرمانی دا بە کوشتنی من، دووەم هەرگیز ئامۆژگاری لە پادشاکەی نەئەشاردەوە، هەرچەند بە کەمیشی بزانیایە، قسەکانیشی بە نەرمی و لەسەرخۆیی ئەکرد، هەندێک جار ئامۆژگاری ئەکرد ئاگام لێی بوو یەکسەر هەڵەکەی پێنائەوت بەڵام پەندی بۆ ئەوت و سەرگوزەشتەی بۆ ئەیگێڕایەوە و باسی هەڵەی کەسانی تری بۆ ئەکرد ئەویش تێئەگەیشت و لە هەڵەکانی خۆی ئەهاتە خوارێ ئیتر بە خۆڕایی پادشاکەی لە خۆی نائەڕەنجان ڕۆژێک گوێم لێ بوو کەم کەس دەسی ئەکەوێ بە زانین و ئارام و ژیری و نەبەزی نەبێ دەسی ناکەوێ وڵاتیش گەورە و بەنرخە ئەوەی کە دەستی کەوت ئەبێ پاش پارێزگاری لێ بکات چونکە بەڕاستی وتویانە لە کەمی مانەوەی دا وەک مانەوەی سێبەر لە ژێر گەڵای نیلۆفەردا وە لە ئاسانی لەناوچوون و هاتنەوەیدا وەک باوایە وە لە مانەوەی کورتیدا وەک پیاوچاک لەگەڵ بەدکاردا و لە خێرایی نەمانیدا وەکوو بڵقی ئاوە لە کەوتنی دڵۆپێ باران. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕووداو و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە. لە ئەڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنا بن. تاوکات خواتان لەگەڵ.